با بێین لە تەدبیر و خەلقەکەی جارێ پرسیار کەین و بکۆڵینەوە کابرای کافری مشریک لە تۆ پرسیار دەکەین ئەی ئەو ئەی ئەو کەسەی کە بە شەرعی خوا ڕازی نیت پرسیارێک لە تۆ دەکەین جەنابی ئەلمانی بێدین چکە ئەلمانیت بێدینیە ستا بتەوێ خەڵک فێڵ لە خەڵکی بڵێ وڵا کاکەم مەبەستم نیە بەسم ئازادیە ئێ دەڵێن بڵێ ئازادی بۆ دەڵێ ئەلمانی ئەلمانی نیسی کۆلاریزمیانی لادینی بێدینی پرسیار لە تۆ دەکەین کە تۆ بە شەریعەت و دینەکەی خوا ڕازی نی. جارێ پێش تەشریعەکە کە پێی ڕازی نی باسی تەدبیر و باسی خەلقەکە دەکەین. لە خەلقی خۆت ڕازیت؟ یا ئەگەر خوا خۆت بداتە بەردەستی خۆت تۆ خۆت جوانتر دروست دەکرد لەوەی کە ئێستا هەی؟ دەتوانێ بڵێ چی؟ ئەگەر بڵێ وەڵا خۆم جوانتر دروست دەکرد دەڵێن دە زەحمە نەبێ ڕاوەستێ تەورێکی گەورە دێنین لەو باڵی دەدەین لی دەکەین و دەڵێن بڕۆ دەستێکی سناعی بۆ خۆ دروستکە بزانین لە هی خوا جوانتری دروست دەکەی بە هەردوو چاوەکەشت کوێرکەین بڕۆ چاوێک دروستکە لەوەی خوا باشتر چکەوە تۆ بەی خوا ڕازینی با قاچێک شت ببڕینەوە بڕۆ قاچێک شتر دروستکە چکۆ بۆ تۆ بەی خوا ڕازینی دەڵێ وەڵام من خۆم باشترم دەکرد فەرمو باشتر بکە چۆنی دەکات با پارەیەکی زۆری هەبێ بچێت لە ئەڵمانیا و لە ئەمریکا و لە بەریتانیا و لە نازام کوێ قاتێکی سەناعی لاستیقی بۆ خۆی دروست کردو دوو کەلاش و شەشی لە چاوی خۆی داناوە ئەوە کوێر بووە دەستێکی لاسیشی پێوە دامە ئا دەڵێن ئەو یاسا و ڕێسایش کە تۆ دادێنەی وەکو ئەو دەستە لاستیکە وایە لە چاو دەستە ڕاستەکەی خی گەورە ڕاستەقینەکەی خی گەور ئاوایە دەوەرە بەراوردی بکە بزانە فەرقیان ئەرز و ئاسمانە دینی خوا و شەرعی خواش لە چاو ئەو یاسایەی کە جەنابت دایدەنێی ئەوە فەرقەکەیەتی بە خوا خوا حەکیمە چۆن لە خەلق و لە تەدبیرەکەی حەکیمە و کار لە جێیە لە شەریعەتەکەشی وایە بەڵام تۆ بەو یانی ڕازی دەبیت کە بڵین وەرە با دەست و قاچت ببڕینەوە و چاو چوێکین سناعی بۆ خۆت دانێ بەهی خوا ڕازی مەبە دڵی ناکاکە بەهی خوا ڕازی دی عقلت هەبێ ئاواش بە شەرعەکەی ڕازی والحمد لله صلى الله وسلم على رسول الله